بە گرنگترین پاشا دادەنرێت لە مێژووی هیندا و سێهەمین پاشایە لە بنەچەی مۆریا. ناوی چاندرا گۆپتا مۆریایە. ئەو سەرکردە نەبەردە بوو کە توانی زۆربەی باکووری هیند داگیر بکات. ڕێکەوتی ئەو ساڵانەی شاڵاوەکانی ئەسکەندەری گەورە دەکات. بەم کارەی بووە یەکەمین دامەزرێنەری ئیمبراتۆریەتێکی گەورە لە هینددا. هەرچەندە ساڵی زایینی زۆر باوەڕپێکراو نییە، لەوانەیە لە ساڵی سێ سەد ی پێش زایینیدا بووبێت و لە ساڵی دوو سەد و حەفتا و سێ ی پێش زایینیشدا هاتبێتە سەر تەختی پاشایی. لە سەرەتای دەسەڵاتیدا ویستی چەند هەنگاوێکی توندڕەوانە بنێت، ویستی بە زەبری پۆڵایین و سەربازانە دەسەڵاتی خۆی و ئیمپراتۆریەتەکەی فراوانتر بکات، بەڵام کاتێ کە بینی نزیکەی سەد هەزار کەسێکی کوژرا و ژمارەیەکی یەجگار زۆری بریندار بونەتە قوربانی ئەو مەرام و نیازەی ئیتر زۆر لەو کارە دڕندانەی پەشیمان بوەوە و بڕیاری دا کە هەرگیز هێڕش و دەسەڵاتی ناهەموارانەی نەخاتە کار و ئازاری کەس نەدا ئینجا باوەڕی هێنا بە فەلسەفەی بوزایی و هەوڵی ئەوەیشی ئەدا کە ئەرکەکانی دراما بەجێ بهێنێت. دراما نەریتێکی جەوهەرییە لە ئایینی بوزا و بریتییە لە ڕاستی و بەزەیی و ناتوندی. لەسەر ئەو ڕێبازەی وازی لە ڕاو شکار و گۆشت خواردن هێنا و بووە مرۆڤێکی ڕوەک خۆر. چەندین بەیتلخانە و لانەی بۆ ئاژەڵ و تەبا کێوییەکان کردەوە. ڕێگاوبانی دروست کرد و هانی ئاودێری ئەدا. چەند فەرمانبەرێکی دانا بە ناوی فەرمانبەرانی دراما، کاریان تەنها ئەوە بوو ڕۆشەنبیری ئایینی و بڕوای پتەو بڵاو بکەنەوە، هەروەها هانی کاروبار و پەیوەندی خۆشەویستی و دڵنەوایی بدەن لە نێو مەردومدا. هەرچەندە مەردێکی بەخشندە بوو لەگەڵ گشت ئایینەکاندا، بەڵام بە شێوەیەکی تایبەتی زۆر هانی بوزایی ئەدا، هەر ئەوەیش بووە هۆی ئەوەی کە لای خەڵک پتر خۆشەویست و بەڕێز بێت. ئازۆکە لە سەردەمیدا دەستە دەستە فێرکارانی دەناردە دەرەوەی وڵات، ئەم فێرکارانە ڕێبازیان بە شێوەیەکی تایبەتی سەرکەوتوو بوو لە سیلان، وڵاتی سریلانکای ئێستا. فەرمانی دا هەرچی دەستوور و هەڵسوکەوتی ژیان و سیاسەت هەیە لەسەر تاوێر و تەلە بەردەکاندا هەڵبکەنرێت و بنەخشێنرێ، هەروەها پەیکەری بۆ بکرێت لەسەر بەردستوونییەکان لە سەرانسەری ئیمپراتۆریەتەکەیدا کە تا ئێستایش ئەمانە زۆربەی ماون. نەخشەی جوگرافی ئیمپراتۆریەتەکەی بیرکێکمان ئەداتێ لە بارەی فراوانی دەوڵەتی ئازۆکاوە، ئەو نەخش و نیگار و پەیکەرانەی کە ئێستا سەرچاوەیەکی سەرەکین بۆ زانینی گوزەرانی ژیانی و کارەکانی، ئەو بەردە ستونیانەیش بە کارێکی هونەری زۆر نایاب دادەنرێ. پاش پەنجا ساڵ بەسەر مردنی ئازۆکادا، ئیمبراتۆریەتی مۆریا پوکایەوە و بێ هێز بوو، بەڵام لەبەر ئەوەی کە پاڵپشتێک بوو بۆ بڵاوکردنەوەی ڕێبازگەی بوزایی، بۆمان دەردەکەوێ کە دەسەڵاتی ئازۆکا بۆ سەر جیهان زۆر بە کاریگەر بووە. کاتێک هاتە سەر تەختی شاشانی، ئایینی بوزا ئایینێکی ناوخۆیی بوو ئەوەندەیش گرنگ و بایەخی نەبوو لە ناو خەڵکدا، هیچ پەیڕەوانی نەبوو تەنها لە باکووری ڕۆژئاوای هینددا نەبێت، بەڵام گەر سەرنج بدەین دەبینین پاش مردنی، پەیڕەوکەرانی ئایینی بوزا زۆر بوو لە سەرانسەری جیهاندا. لێرەدا ئازۆکا بە لێپرسراوی یەکەم پاش گۆپتا دادەنرێ لە پەرەپێدان و بڵاوکردنەوەی ئایینی بوزا و